بیسەرانی بەڕێزی بەرنامەی ڕۆژێکی ترم کاتەوە و کاتێکتان باش خۆشحاڵین جارێکی دیکە لە بەرنمەکە بەیەوە گەشتینەوە بەڵێ بەڕێزانۆک و پیشەیە میشەی بەرنمەکەمان لە دوو تەوەری سەرەکی پێک دێت تەوەری یەکەمان تایبەتە پێ بە دیدارێک و تەوەری دۆمیشمان تایبەتە پێت بە راپۆرتێک بۆ ئەم ڕۆژ فەرموون ڕاپۆرتێک و دیدارێکمان بۆ ئامادە کردووە. بەڵێ بەڕێزان وەکو دەزانێت لە ماوەکانی یاخود لە ساڵانی پێشوودا بەهۆی ئەو بارودۆخامنی خراپەی کە ڕووی لە ناوچەکانی خوارو ناوەڕاستی ڕاکرد ژمارێکی زۆر ئاوارە هاتوونە تەسنووری دارەی گەرمیان هاتنی ئەم ئاوارانە چەندین کاریگەری خراپی لەکەوتوتەوە لەوانە کاریگەری خراپی کەمی یەکەی نیشتەجەبوون و بەرزی نرخی کرێی خانوو بەڵام لە ئێستادا لە پاڵ هەموو گرفتانەدا گرفتێکی دیکە هەیە ئەویش گرفتی کەمبوونەوەی هەلی کار و کارکردن بە نرخێکی کەمتر لەلایەن ئەو کرێکارە عربانەوە لە سنووری داری گەرمیاندا بە جیاواز لە کرێکارە کوردەکانەمە شوای کردووە کە هاوڵاتیان بە مەبەستی کارەکانیان زیاتر کرێکاری عەرەب بەکاربێنن بۆ ئەوەی کە خەرجێکی زیاتریان لەسەر نەکەوێت. بەڵێ ژمارەیە کرێکاری کورد لە بەردەم قایمقامێتی قەزای کەلاردا گردبوونەوەیکیان ئەنجام داوە ئەوان دەڵێن کە بە تاواتی بێزار بوون لە کرێکارانی عرب بەوەی کە نرخێکی زۆر کەم ئیش دەکەن و ئەوە شوای کردووە کە ئەوان بێکار بوون ئێمە دیدارێکمان لەگەڵ یەکێک لەو کرێکارانەدا ئەنجام داوە فەرموو با پێکەوە گوێبیستی بین. بەڵێم کاتۆ باش سەرەتا ئەمەوێ بپرسم کە ئامانج لە کردوونەوەکەیەوە لە بەردەم قایقامەتی قەزای کەلاردا چییە؟ والله براێمە ئێمە کۆمەڵە کرێکاری لەم شارە یعنی هیچ کەسا بکار ئێمە نایڵم ئێمە خۆ دەزانانی کرێکات نەموچە هەیە نە هیچی هەیە وەلوکان موچەش نییە بەڵام ئەو برادرانە چێن ئێمە چاوەڕێ ئێماکە مەسەن لە ئیشێکە ئێمە سعرێکەی دەین ئەوان تێن لەسەر نیمە لە خوارو سعرەکانی ئێمە ئیشەکانمان لێ ئەگرن یانی نایەڵن کرێکارەکانیش بۆ خۆی ئەمە ناڵێن ئەوان ئیش نەکەن بەڵام فەرقەکە شتێکی وا نەبێ کە نەیەڵن ئێمەیش ئیش بکەن مەسەلەن دە هەزار و پێنج هەزار فارغ لە ئیش فەرق لە ئیشەکانە بێ عەتیادیە بەڵام وەکو ئەوان تێن لەسەر نیمە تەبعەن ئەگەر کابرایش دەمەترێ مکعەبە پەنجا هەزار کەمتر بێ تەبعەن هەر ئەیداتە ئەوان ئینجا ئێمە ئەو ئیشیشمان نەما ئەوان لەو کاتێکە ئەوان راتبیان هەیە کارتێک زێڕە نان چیە ئەوەیان هەیە هەموو شتێکیان ئەدەنێ یانی بەحەقت زۆر زۆر لە ئێمە باشترن ئەوان لەم شارە. ئێوە ژمارەتان چەنێ کە ئێستا لە بەردەم قایمقامیەتان؟ وەڵا ئێمە ئیستا کە دەوە بیست کەسێکین وەڵا ئەمە زووتر خەڵکی تریش تەبلیغمان کردووە جارێ تای سەنعەت. باشە ئەوان کرێکارە عەرەبەکان بە چەنێ ئیشەکەن ئێوە بە چەنێ ئیشەکەن ئەو جیاوازیە چۆناوچۆنە؟ ئێمە دەیان ئیشمان گردووە ئیشی مقاولە تەبعەن ئیشی ماڵان نایەژم ئیشی حکومی یەژم یانی مەسەلەن من مەتری هەشتا هەزارم داوە ئەو هاتووە بە چل هەزار گرتیەتی حالەن ئیستا حەوت مەعرەزەنان کە ئێمەش بتوانین ئیش بکەین تەسەور بکە کرێکاری ئێمە هەیە ئیسا دێ لە ماڵە یەعنی پارەی فەرمی ئادی نیە بیکڕێ ئەی باشە کرێکارەکەیشی بە نابرێ لە وڵاتی خۆمان ئەدیکا. لە ماوەکانی پێشوە هیچ گرژییەک یاخود هیچ شەڕێک دروست نەبووە لە نێوانتانا؟ نە وەڵاهی من ئیشیان لە خۆم سەندووە تۆ دوانزە ملیۆن فەرقمان بووە ئیشەکەیان لەگەڵم سەندووە دو عەقدیشم بووە لەگەڵ کابرا عەقدەکەیشم ویستە مەوجودە دوانزە ملیۆن خوار هۆی من گردوویەتی هەر دەنگم لەگەڵیان نەکرد وتم ئەتیا دێ بیەوە بەخۆت خەی ناگە وادەم ئیشی دزە دیوە بەخوا ئیسە هیچ پێم نەوتوە بۆ بۆ ئیشەکەمە لێ گردوە. سەندیکای کرێکاران چی ئەڵێ؟ سەندیکای جەجی ئەمەیش هاوکاری نەکەن ئەو معاناتەی کە ئێوە هەیتانە عەلوە هەیەتی بازاڕ هەیەتی سەندیکا هەیەتی کرێکاران هەیەتی هەر هەموو چین و جێژۆرگان گشتی ئەم کێشەیە هەیە لەگەڵیان. ئێستا کەس هاتوە بە دەمتانەوە؟ وەڵڵاهی ئێمە تەقریبەن ئێمە لۆ بیست نەفەر لەیرە خڕبووین لەیرە لەگەڵ برادەرانە. ڕیکلامی بازرگانی. کۆمپانیای نۆڤالاین ئەگەر ڤیزای وڵاتی ئێرانت بە هەرزانترین نرخ و بە زووترین کات دەوێت سەردانی کۆمپانیای نۆڤالاین بکە کۆمپانیای نۆڤالاین تاکە نوێنەری کۆنسۆلخانەی ئێرانە لە گەرمیان ڤیزای وڵاتی ئێران تەنها 45 دلارە بۆ ئەوانشی راپۆرتی پزیشکیانەیە تەنها 28 دلارە لە ماوەی 24 کاتژمێردا ڤیزەکەت بۆ دێتەوە ناونشانی کۆمپانیای نۆڤالاین کەلار بەرامبەر فلکەی ناوبازار ژمارەی مۆبایل سفر ح سێ 1950 یاخود سفر ح سێ کۆمپانیای نۆڤالاین ڕیکلامی بازرگانی. بەهێزترین دوو جۆر کرێم بۆ لادانی مووپەڵە لە سەنتەری جوانکاری ئەمریکی. ئێستا باشترین ڕێگەی سروشتی بۆ نەهێشتنی ڕەگیم و بنەبڕکردنی بە یەکجاری گەیشتە سەنتەرەکەمان. کرێمی تایبەت بە لابردنی مووی زیادە ئەم کرێمە بۆ هەردوو ڕەگەز دەبێت. هەروەها باشترین کرێمی سروشتی بۆ لابردنی پەڵە و سپیکردنەوەی پێست لە ماوەیەکی کەمدا کاریگەری دەردەکەوێت و توانای لابردنی هەموو جۆرە پەڵەیەکی هەیە هیچ زیانێکی نییە و بۆ هەردوو ڕەگەز دەبێت ئەم کرێمە بۆ هەموو جۆرێکی پەڵە دەبێت و لە سەدا سە سروشتیە و هیچ زیانێکی نییە نرخ تەنها چل دلار ناونیشان کەلار بازاری هاوچەرخ نهۆمی ژێرزەمینی بەرامبەر ساردەمەنی ستایش ژمارە مۆبایل 0770 1940 1701 سنتەری جوانکاری ئەمریکی. بەڵێ بەڕێزان بۆ تەوەری دۆین بەرنمەکەمان ئێمە دەڕۆینە سەر راپۆرتێک هاوکارمان گوڵباخ حەسەن ڕاپۆرتێکی بۆ ئامادە کردووین لەسەر ژن و مێردێک کە لە قەزای دەربەندیخان بۆ یەکەم جار کافێیەکیان کردووەتەوە، فەرموون با پێکەوە گوێبیستی ئەو ڕاپۆرتەی هاوکارمان گوڵباخ حەسەن بین. هەتا ئێستا دانانی کافێ و شوێنی پشوودان وەک پیشەیەکی تەواو پیاوانە لە کۆمەڵگەی ئێمەدا، سەیر کراوە، بەڵام ژن و مێردێک لە دەربەندیخان ئەم تێڕوانین و نەریتە دەگۆڕن و پێکەوە کافێیەک دانێن، هەر لە کافێکەشدا ژنان هاوشانی پیاوان دەتوانن دانیشن و پشوو بدەن. ئارام و پەرژین دوو هاوسەری خەڵکی دەربەندیخانن، بیرۆکەیەکیان تاقیکردووەتەوە کە تا ئێستا کەس دەستی بۆ نەبردووە، ئەویش کردنەوەی کافییەکی کراوەیە بۆ هەردوو ڕەگەز کە لەلایەن هەردووکیانەوە بەڕێوەبرێت. ئەوان ڕۆژان لەو کافێدا پێشوازی لە میوانەکانەکەن، بە ڕوویەکی خۆشەوە بەڕێیانەکەن. کافێکەی ئەو دوو هاوسەرە کە ناوی لیسا کافێیە لە قەزای دەربەنیخان کە یەکەم جارە کارێکی وەهای تێدا دەکرێت، ئاخۆ چۆن پێشوازی لە بیرۆکەکەیان کراوە؟ ئارام کە تەمەنی بیست و حەوت ساڵە وەڵام دەداتەوە دەڵێت، هیچ ئیش و کارێک بە بێ کێشە و لەمپەر دروست کردن نابێ، بەڵام ئەوان توانیویانە زاڵ بن بە سەر لەمپەڕەکاندا، ئەوەتا ماوەی پێنج مانگە درێژەیان بە پڕۆژەکەیان داوە و خۆشحاڵیشە کە ئیشەکەشیان ڕۆژانە لە پەرەسەندن دایە. لە ڕاستیا هیچ ئیشێک بێ هەوڵ و وچان نابێ و بێ کۆسپیش نابێ، ئێمە کاتێک ئەم ئیشەمان کرد ئەگەری هەیە لەم لا لەو لا قسەیەک بکرێ بەڵام سوپاس بۆ خوا ئایدۆلۆژیای ئێمە و بیرکردنەوەی من و خێزانەکەشم لەوە گەورەترە کە بتوانن بە هەنێ قسە تەئسیرمان تێ بکەن و بمانڕووخێنن. وەک ئارام باسی دەکات ئەم کارەی ئەوان بە تەنها بزنس و کاسبی نییە، بە قەدەرەوەی چاویان لە کافێکەیانە وەک پڕۆژەیەکی ڕۆشنبیری دەربکەوێت، ئەو دڵخۆشە بەوەی کە لە یەک کاتدا هاوڵاتیان لە هەردوو ڕەگەز دەتوانن سەردانیان بکەن، ئەمەش بووەتە هۆی خوڵقاندنی کەشێکی هێمن و جیاواز و تایبەت. کۆمەڵێک کەسی دێتە ئێرە، ئەوانەن کە هیواخوازی شوێنێکی هێمنن، ئەو کەسانەن کە با بڵێین دۆستی شیعرن، دۆستی ئەدەبیاتن، دۆستی هونەری وێنەکێشانن، دۆستی مۆسیقان، ئەو کەسانەن زیاتر ئەو جیلە ئەگرێتەوە، لەبەرئەوەی جێگەکەمان جێگەیەکی هێمنە، شوێنێکی فراوانە، توانای ئەوەی هەیە تۆ بتوانی بیروڕای خۆو ئاڵوگۆڕ بکەی. پەرژین هەمان بۆچوونی ئارامی هەیە لەوەی کە جگە لەوەی ئەم شوێنکارە بژێوییان دابینەکە هاوکات بووەتە ناوەندێکی پشوودان و ڕۆشنبیری خێزانی. وەڵایی لیسا کافێ هەموو شتێکە بۆ ئێمە، بژێوی ژیانی ئێمە وەڕێوە بات، جگە لەوە کە یەینە ئێرە هەردووکمان زۆر زۆر دڵخۆشین و لە یەکۆ نزیکین و شوێنەکەش هەتا بڵێی شوێنێکی ئیسراحەتە. زۆرینەی پیاوانی کۆمەڵگەی ئێمە کە کاسبی دەکەن، زۆرتر بەلایانەوە پەسەندە کە هاوسەرەکانیان خۆیان بۆ ماڵ و ژیان و خێزانیان تەرخان بکەن، بەڵام ئارام بە پێچەوانەوە بیرەکاتەوە، ئەو پێیخۆشە کە هاوسەرەکەی ڕۆڵی خۆی ببینێ لە دەرەوە، هەروەک بوونی هاوسەرەکەی لە کافێکەدا وای کردووە کە ژنان زۆرتر سەردانیان بکەن. خێزانی خۆم لە بەرووی ئافرەتێکە وەکو هەموو ئافرەتەکانی ئەم وڵاتە شایستەی ئەوەیە دەرەوە بینێ شایستەی ئەوەیە کە تێکەڵ بە کۆمەڵگا بێ وەکو خۆم هیچ جیازێکی نییە ئەویش لەگەڵ من ئیشەکە ڕۆژانە و سەرقاڵی بە خێوکردنی مناڵەکەشمە و ڕۆژانەش بە پێی توانا ئەوەندەی بتوانێت لەگەڵ من خەریکی کارکردنە سوپاسەکەم زۆر هاوکاری کردووم بڵێن لە ڕێگەیەوەی کەمانوێتی منی کەم کردوێتەوە پاشان بۆتە هۆکارێک بۆی کە زۆرترین ڕەگەزی ئافرەتان با بڵێن ڕەگەزی مێ ڕووبکەنە کافێکە بە بۆنەی ئەوە کە ئێمە خۆمان ڕەنگدانەوەمان هەیە کە کاتێک خێزانی خۆم لێرە دانیشە و کارەکە دیارە شوێنەکە بۆ خێزانیشە. کافێکەی ئەم دوو هاوسەرە نەک لە دەربەنیخان بەڵکو تەنانەت ناوبانگەکەی ڕۆشتووە بۆ شوێن و شاری دیکەش، سارا کچێکی دانیشتووی شاری سلێمانییە، بە میوانی هاتووەتە دەربەنیخان، وەک خۆی وتی، یەکێک لە ئامانجە سەرەکییەکانی سەردانەکەی بۆ دەربەندیخان، بەسەرکردنەوەی ئەم کافییە بووە، چونکە بە وتەی خۆی، یەکەم جارە دەبینێت لە کوردستاندا ژن و مێردێک پێکەوە شوێنێکی لەم شێوەیە گونجاو و خۆش دەکەنەوە. بۆ ڕادیۆی دەنگ، گوڵباخ حەسەن. ڕیکلامی بازرگانی. مژدەیەک لە سەنتەری جوانکاری ئەفرەتان لە کەلار چیتر پێویستت بە ئارایشتگا نابێت و پارەڤێن بەکاربێنە پارەڤین بۆ سپیکردنەوە و پاککردنەوە و نێشتنی چرچولۆچی دەست و پێەکان بەکاردەهێنرێت پارەڤین پێست نەرم و جوان دەکات و خاڵی ڕەش لا دەبات و شوێنەواری سووتان لەسەر پێستا ئەڕێت. ناونیشان سەنتەری جوانکاری ئافرەتانە کەلار کەلار بازاڕی هاوچەرخ نهۆمی ژێرزەمینی لە تەنیشت زیوی هیوا بۆ زانیاری زیاتر دەتوان پەیوەندی بەم ژمارە تەلەفونەوە بکەن 0770 194 1701 سەنتەری جوانکاری ئافرەتان لە کەلار. ڕیکلامی بازرگانی. مەلەوانگەی سپۆرت سەنتەر لە کەلار. مەلەوانگەی سپۆرت سەنتەر لە کەشێکی گونجاو و پاکژدا پێشوازی لە هاوڵاتیان ئەکا و بە نرخێکی گونجاو دەرفەتی بەسەر بردنی کاتێکی خۆشتان پێ دەدات لە مەلەوانگەی سپۆرت سەنتەر نرخەکان بەم شێوەیەن دوو کاتژمێر مەلەکردن بۆ کەسانی ئاسایی تەنها هەشت هەزار دینارە. بۆ منداڵان پێنج هەزار دینارە، بۆ خانمان لە کاژمێر نۆی بەیانی تا کاژمێر چواری ئێوارە بە شەش هەزار دینارە. مەلەوانگەی سپۆرت سەنتەر ئۆڤەری تایبەتی هەیە بۆ مامۆستایان و فەرمانبەران و خوێندکاران، نرخی بلیت بۆ ئەوان شەش هەزار دینارە، هەروەها بۆ هەموو چین و توێژەکان بە گرووپ نرخی بلیت چوار هەزار دینارە. لە سپۆرت سەنتەر بە بەردەوامی خولی فێربوونی مەلەوانی، بە سەرپەرشتی کەسانی خاوەن بڕوانامە و شارەزا دەکرێتەوە. ناونیشان، کەلار تەنیشت ساردەمەنی نیعمەت. ژمارەی مۆبایل، سفر حەوت سەد و حەفتا سەد و پەنجا و پێنج نۆزدە شەست. مەلەوانگەی سپۆرت سەنتەر لە کەلار. بەڵێ بیسەرانی بەڕێزی ڕادوی دەنگ لە ماوەکانی ڕابردوودا بەرنامی ڕۆژێکی تر بیسترا بۆ پەیوەندیکردن بە ڕادوی دەنگەوە دەتوانن پەیوەندی بکەن بە ژمارە تەلەفۆنی 1940 1940 یاخود لە ڕێگەی ماڵپەڕی ڕادیۆی دەنگ دۆت ئۆرگەوە هەواڵ و زانیاری زیاتر بە نووسین ببینن ڕێزی من هەردی عوسمان قبول بکەن خواتان لەگەڵ بێ.